هەزاران کەس تووشی بوون، هەزارانیش مردن. کەس بە تەمای خۆی نەما و هەمووان غەم و پەژارە دایگرتین. بڕیاری مانەوە لە ماڵ و دوورکەوتنەوە لە یەکتر و قەدەغەکردنی تەوقە و داخستنی قوتابخانە و زانکۆ و پەیمانگاکان و پاشان داخستنی جومعە و جەماعەت و دەرگای مزگەوتەکان، بڕیاری لەسەر درا. گەلانی موسڵمانی دنیا زۆر نیگەران بوون و قەڵس بوون لە داخستنی دەرگای مزگەوتەکانیان بە تایبەتی دوو حەرەمی گەورەمان شاری مەککەی پیرۆز و بەیتوڵڵا لەگەڵ مزگەوتی ڕەسوولوڵڵا صلی اللە علیه وسلم. بەڵام زانایانی پێشنوێژ و وتارخوێن لە ڕوانگەی ئایەتی فەسئەلو ئەهلە الذیکری ان کنتم لا تعلمونەوە گوێمان گرت بۆ ڕێنمایی دکتۆرە بەڕێزەکان بۆ بەرەنگاربوونەوەی پەتاکە بۆیە زانایانی ئیسلام ڕۆڵێکی کاریگەرمان بینی هەرچەند کاربەدەستان پێی نازانن لە هۆشارکردنەوەی هاوڵاتیان و قەنەعەت پێکردنیان بە پابەندبوون بە ڕێنماییە تەندروستیەکان. سوپاس بۆ خوا خەریکە نەخۆشیەکە بەرەو تەواوبوون دەڕوات لە جیهاندا، گەلی کوردی موسڵمان بە کەمترین زیان لە ناو گەلانی جیهانا لێی دەرچوو. مشتومڕێکی زۆر دروست بوو لەسەر ئەوەی ئایا ئەم نەخۆشیە ڕاستە یان نا، هەتا کار گەیشتە ئەوەی کەوا خەڵک سێ بە سێ تەڵاقی ئەخوار، ئەسڵی نییە و کۆرۆنا لە کوردستان نییە، ئێمەی مامۆستایش ناچار بووین تەڵاقی کۆرۆنایش چاک بکەینەوە. بە هەر حاڵ مسوڵمانان و کۆترەکانی مزگەوت و هەڵقەکانی قورئان و نوێژی بە جەماعەت زۆر نیگەران بوون زۆر بێتاقەت بوون چاوی زۆرمان ئەبینی فرمێسکی پێ هاتە خوار پرسیارت لێ کرا ئەوە چیە نانتان نییە ئاوتان نییە نەوەڵا مامەستا بێتاقەتی مزگەوتم بێتاقەتی دەرگای داخراوی مزگەوتم بێتاقەتی دەرسی قورئان و نوێژی جەماعەتم و ئەمڕۆ سوپاس بۆ خوا پانزەی ڕەمەزانە دەرگای مزگەوتەکان کرانەوە ئەگەر دانە دانەیەکیشیان مابێ ئیشاڵا هەفتەی داهاتوو هەموو دەکرێنەوە و ئینشاڵا دەرگای قوتابخانە و زانکۆ و پەیمانگاکانیش بە حەول و قووەتی خوا هەموو دەکرێنەوە پاش ئەم پێشەکییە من دەپرسم لە خۆم و لە ئێوە، چی فێر بووین لەم ماوەی لە یەک دوورکەوتنەوە و داخرانی بازاڕ و مزگەوت و مەدرەسە و زانکۆ و فەرمانگەکاندا؟ چی فێر بووین لەو ترس و دڵەڕاوکێ و هەڵای گەرمی ڕاگەیاندنەکان؟ چی فێر بووین لە وەستانی ژیان و کار و کەسابەت؟ چی فێر بووین لەو هەموو دەست شۆردن و دەرمان وەشاندن و دەمامک و دەستکێش و پاکژ کردنەوەیە؟ سەرەتای وەڵامەکان بە سۆزێک بە سۆزی دەروونێکی گڕگرتو پڕ لە کوڵ بۆ مزگەوتە داخراوەکان بە تایبەتی حەرەمی مەکە و مەدینە لەلایەن بەڕێز حاجی مەحمودی زەند سەلیمی و بە دەنگی حەمیدی وەکیلیش بە ئاواز خوێندوویەتی، لە فەیسبووک و پەیجەکەم دامبەزاندووە ئەوانەی کە حەزەکەن گوێیان لە دەنگەکەیش بێ تەنها شیعرەکەتان بۆ ئەخوێنمەوە ئەوە کوڵی دڵە بۆ مزگەوت بە تایبەتی بۆ مەکە و مەدینە خوایە گیان هاوار خوایە گیان ئامان چ سەردەمێکە چ مەودای تەنگ و پڕ لە خەمێکە! چۆڵی و بێدەنگی ساحەی حەرەمەین، مەککە و مەدینە سۆمای هەر دوو عەین. سۆی داوە دڵەکەی پڕ لە عەزرەتم، ڕەوزەی بێ زەوار خاوەن نوسرەتم. چەند چاوەگێڕم شاشەی ژوورەکەم، مەککە و مەدینەی پڕ لە نوورەکەم، زەوار و تایف پەپوولەمانان نابینم تیانا، خوایە گیان ئامان! تەنیا کۆترەکان حەرەم دەبینم، تایفن لە دەور قیبلەی دینەکەم، هەرچی شەپۆلی بەحری بێکەرەم، حاجی دێنمەوە نەزەر، حاجیان دێنمەوە نەزەر خوایە گیان، کاسەی دوو چاوم پڕ دەبن لە ئاو لە تاو بێ نازی ئوممەتی بە ناو چیم پێ دەنوێنی وا ڕووگەی دڵەکەم لەگەڵ مەدینەی تاقە گوڵەکەم بەم شێوە دەروی ڕەحمەتیان لەسەر ئوممەت قەپاتە خوای خولقێنەر حاجەتی دڵەی حاجەتی دڵەکەی ڕەشبوو لە گوناح بەرمەکان قاپی ئەی خاوەن سەنا دەرگای ماڵەکەی دارولئەمانت داخراوە لێم خۆم بە قوربانت مات و سەرسامم لە ئیشت ئاخۆ خۆر لە خۆرئاوا هەڵهات بۆ مرۆ وا دەرگای ڕەحمەت تۆم لێ بەسراوە یا بەو کرداری مرۆی داماوە مەحمود لە کردەی زۆر پەشیمانە تەنیا ئومێدی عەفوی خواگیانە بەڕێزان وەڵامی چی فێربووین دەست پێەکەم. یەکەم، ئەوە فێربووین بەبێ یەک ژیان سەختە، دووری لە یەکتر سەختترە، نە عیلم و نە پارە و نە کورسی هیچ نین ئەگەر گەل و خزم و خێزانەکەت لێت دوور بن. ئێوە ئەزانن ئێمە لە زیندانێکی گەڕۆکدا بووین؟ کەلەپچەمان لە دەست و پیا نەبوو بەڵام نەمانەتوانی بچین بۆ ماڵی یەکتری نەمانەتوانی سەردانی یەکتری بکەین نەمانەتوانی شوێنی جەنازە بکەوین و پرسە دابنین حاڵەتێکی قرس بوو خوایگیان نەیەتەوە و نەیبینینەوە حاڵی بووین لەو فەترەیەدا نوێژی ماڵ بۆ ناعیلاجی باشە و دروستە، ئەگینا چێژی جەماعەت و جومعە لە کوێ و داڵغەی سەر بەرماڵ و تەلەفزیۆن و قاڵەی مناڵ لە کوێ؟ ڕۆشتن بۆ بازاڕ بە بێ ترس و مامەڵە و کڕین و فرۆشتن لە کوێ تامی ئەوە ئەدا بە دزیەوە بڕۆی شتێک بکڕی و بگەڕێیتەوە و سێ جاریش دەست و دەم و چاوت بشۆری و دەستکێش و دەمامک لە دەست و دەم بکەیت سوپاسی خوایەوێ لە ئین شەکەرتم لە ئەزیدەنەکم ئەگەر پێزان بین خوا نیعمەتی ئەمان و سەلامەتیمان بۆ زیاوە کا، ولئن کفرتم ئەگەر سپڵە بین ان عذابی لشدید لەوەچێ لە کرۆنا خراپتر بێ بەسەر ئادەمیزادا. فێربووین لەم ماوەیەدا ژیان بە ترس و لەرزەوە ناڕوات بەڕێوە بەتایبەتی ئەگەر کەسێکی ترسنۆک لە دەورت بێ و زوو زوو بڵێ ئەرێ وەڵا هات وەک ڕاگەیاندنەکان و هەندێک لە کاربەدەستە ترسنۆکەکان زوو زوو ئەیانوت هات هات ڕحیان لەبەرمان بڕی بوو لەو کاتانەدا دەبێت زۆر بەرپرسیارانە مامەڵە بکرێ نەشتی بچووک گەورە بکرێ نەشتی گەورەیش بچووک بکرێتەوە هیچ باس نەما نە وتار خوێندنەوە نە چیرۆک نە بەسەرهات نە باسی کوشت و کاڵ نە باسی ئاسمان حتا کەش و هاوایش نەما لەو کاتا باسی بکەن کەناڵەکان سەری زمان و بنی زمان ئەوە نە مرد و ئەوە نە توش بوو ئەوە نەوای لات و ئەوە نەوای لات خۆ خراپ نییە بەڵام ئەبێ ئاگاو لێبێ هاوسەنگی ڕابگری ئەبێ بزانی ئەو خەڵکە بەرگە ناگرێ باس بکە بڵێ پەتایەکی ترسناکە بەڵام ئەگەر ئاوا بکەن ئیشاڵا سەلامەت ئەگوزەرێ ئەوەنە توش بووە بەڵام وریابن ڕێژەی مردن زۆر کەمە. فێربووین ئەو کەسانەی خوا ماڵی داونەتێ و سەخی و بەخشندەن، پیاوی مەردی ڕۆژی تەنگانەی تەنگانە و سەختی گەلەکەیانن. بەخشینی هەزاران پاکەت خواردن، بەخشینی ملیۆنەها دینار بەسەر هەژاراندا، دروستکردنی نەخۆشخانەی خێرا، ئەوانە کاری مەردەکانی گەلەکەمان بوون. هاوکاری نەخۆشەکان، هاوکاری پزیشکەکان، دابینکردنی پێداویستییەکانی دکتۆر و پەرستار و فەرمانگەکان. ئافەرین بۆ ئەو کەسانەی بە هەزار دینارییەک ماڵیان بەخشیوە بۆ پارێزگاری لە ژیان و لە سەلامەتی ئەو گەلە هەتا بگاتە چەندین دەفتەر دۆلار فێربووین لەو هەموو دەستسۆردن و پاک و خاوێنی ڕاگرتنە بە بێهودە نییە خوا جل جلاله و پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەمریان پێ کردووین، فەرزیان کردووە لەسەرمان، بەلای کەمەوە لە ڕۆژێکا پێنج جار دەست و دەم و چاومان، سەرمان، باڵمان، پێیەکانمان بشۆرین لە دەستنوێژا و بەلای کەمەوە هەفتەی یەک جار لەش و گیانمان بشۆرین بۆ غوسڵی سوننەتی جومعە، بەلای کەمەوە ئەڵێم. فێربووین خواردنی پاک، خواردنی حەڵاڵ، سەربڕینی ئاژەڵەکان بە شێوازی شەرعی چۆن گەل دەپارێزێ لە ئافات و نەخۆشی ترسناک. خەریک بوو فێری شەمشەمە خواردنیان ئەکردین، خەریک بوو فێری مار خواردنیان ئەکردین، خەریک بوو فێری سەگ خواردنیان ئەکردین، ئەوە نییە لە ئەوروپاوە ئەکەن، ئەو قژ زەرد و چاو کاڵ و باڵا بەرزانە پێغەمەری خوا فەرمێ صلی الله علیه وسلم زروفێتە پێشەوە شوێنی گاور و جوولەکە ئەکەون بست بە بست و پێ بە پێ و هەنگاو بە هەنگاو ئەگەر خۆیان کرد بە کونی بزنمژەیەکە ئێوەش خۆتانی پیاکەن نکتەیە هەیە با بۆتان بێڕمەوە دەربارەی ئەم حەدیسە حەدیسەکە لە ئاخیرا ئەڵێ ئەخرەجەه الترمذی ئیمامی ترمزی و حەدیسەی گێڕاوەتەوە بە عەرەبی ئەڵێ پێغەمەری خوا صلی الله عليه وسلم ئەوە کە کردم بە کوردی لو دخلوا جحر ضب لدخلتموه ئەگەر بچنە کونی بزنمژەیە ئێوەش لەخۆتان ئەکەن بەو کونە، اخرجه الترمذی، پیاوێک ئەڵێ وەڵایی ترمزی پیاوێکی ئازا بووە بزنمژەکەی دەرهێناوە، یانی وا حاڵی بووە لە مەوزوعەکە لە کاتی خۆیان کە باسیان کردووە گێڕاوێنەتەوە بەڕاستی خەریک بوو خەریکە قیەممان لەدەست ئەدەین مۆرکی نەتەوایەتیمان لەدەست ئەدەین پایەکانی دینمان لەدەست ئەدەین، خوێنەواری لەدەست ئەدەین، کوردایەتی لەدەست ئەدەین بەناوی مۆدێرنە و لاسایی کردنەوە و چاولێگەرییەوە. حاڵی بوون ئەو ئیتالیایەی کەوا هەزاران کەس لە کوردستانەوە ئەچوو بۆ ئەوێ بۆتە داوی زۆرترین کوشتەی دا. بەریتانیا، فەرەنسا، ئیسپانیا، ئەمریکا، چین، ئێران، تورکیا گەورەترین زیانیان لێکەوتووە، زۆرترین ژمارەیان لێ مرد و لێ تووش بوون. خۆ قژیان زەرد و چاویان شین و باڵایان بەرز بوو. خۆ زۆر جوان خاسن. ئەی بۆ دڵنیابن دەگەڕێتەوە بۆ ئەو ئەسبابانەی کە باسم کرد یەکەم یەکەم جار گاڵتەیان لێ هاو دووهەم جار پاک و خاوێنی نییە لە ناو ئەو گەلانە پاک و خاوێنیە کە خوا و پێغەمەری خوا داوایان کردووە سێم جار هەموو شتێگە خۆن چوارم مەڕ ئەبێ مرداری کەنەوە خوێنەکەی لە دەمارەکانیا بوەستێ ئینجای خۆن کە و کۆتریش ئەگەر سەر ببڕن وای لێکەن نازانن خوای دروستکەر فەرموویەتی تیغەکەتان با تیژ بێ بیسمیلایی لێ بکەن ئا لەوێ سەری بوڕن پەلەی لێ مەکەن حیوان بە دیاری حیوانەوە سەرمە بڕن اینجا ئێسقانەکەی مەشکێنن تاوردە وردە سارە بێتەوە با خوێنەکەی تەواو دەرچێ ئەمە ڕێنمایی خوایە بەس خەڵک گوێی ناداتێ کەواتە با بڕیار بدەین بەردەوام بین لەسەر پاک و خاوێنی ڕاگرتن کرۆنا هەبێ و نەخۆشی کۆرۆنا هەبێ و نەبێ ڕۆژی بێجگە لە پێنج فەرزەکەی دەستنوێژت ڕۆژی پێنج جاری تریش دەست و دەم و چاوت بشۆرە بە تایید، بە شامپۆ، بە سابوون، بە پاککەرەوەکان زەرەری لێ ناکەی، ان اللە یحب المتطهرین، خوا ئەو کەسانەی خۆشەوێت پاک و خاوێنن، پاکی ڕادەگرن. جلوبەرگتان با پاک بێ، پێڵاو و گۆرەویتان با پاک بێ، کڵاو و مێزەرتان با پاک بێ، دەستماڵی دەستان با پاک بێ، قەڵەمی دەستان با پاک بێ با پاک بێ چونکە ئێوە ئومەتی پاکترین مرۆڤن کە ڕسول وڵایە سەل الله عليه وسلم بەردەوام بن با بڕیار بین بەردەوام بین لە پاک خواردن پیس نەخۆین کلو من طیباتی ما رزقناکم شتی پاک بخۆن خوای گەورە شتی پیسی حەرام کردووە ڕجس پیسە من عملی شەیطان خۆتانی لێ دوور بگرن با حەیوان شەرعی سەری بڕین با کەسی دەست بە دەست نوێژ و بسم اللهی لێ بکا سەری ببڕێ بەداخەوە بەڕێزێک ئەیوت بە من تۆ لە کوێ گۆشت ئەکڕی؟ ئەموو لای فڵانە کەس ئەیکڕم، پیاوێکی ئەهلی مزگەوتە. ئەیوت، ئەی تۆ نازانی ئەوانەی کە لە قەسابخانە سەریێ بڕن ئەگەر دە کەس بن دوانیان نوێژ ناکەن؟ وتم، تخوا بە ڕاستە وتی، بە خوا من حەز دەکەم بە دواچوون بۆوە بکرێ. ئەوانەی ڤێرتەرنەری، دوکتۆرەکان، چوار کەس بڕوا لە قەسابخانە بە دواچوون بۆوە بکرێ بزانین ئایا ئەوانەی حەیوانەکان سەرەبڕن ئێمە لە بازاڕ ئەیکڕین نوێژگەرن بیسمیلایی ئەکەن یا بەچکە بەچکە نازانم چین ئەگەر وابێ نابێ بیخۆین ئەبێ قەدەغەی کەین لە خۆمان ولا تاکلوا مما لم يذكر اسم الله عليه ئەوەی ناوی خوای لەسەر نەبرێ لێی نەخۆن نەیخۆن گۆشت چیە هەر لە حەیاتما نایخۆم مادەم بزانم پیس لەش پیس دەست پیس بێدین ملحید نوێژنەکەر سەریە بڕێ ئێوەش قرار بن لە گوێم بکەن بڕیار بن لە گوێم بکەن بزانە یەن بە چۆکایانیان بە چۆکە بزانە حکومەت قەسابخانە ڤێرتەرنەری دکتۆر قەسابەکان ملکە چەبن بۆتان یان نا بەس یەک هەفتە گۆشت نەکڕی بزانە چی بەسەریە ئەگەر لاکی لە قەسابخانەکە مایەوە و خەڵک زانی ئەوە بێدین سەری بڕیەوە بۆیە خەڵک نایخوا دوور بن لە مردارەوە بوو دوور بن لە تلیاک دوور بن لە نێرگەلە ئەزان بۆ ئێران زۆرترین کەسی لێ ئەمرد دوای چین پێشی چینیشی دایەوە ئەیانوت زۆربەی زۆری ئەوانە تلیاکی و نێرگەلە کێشەکانن کەوا مەناعی لەشیان نییە لەسەر جادەکانە ئەکەون تەلەفونم کرد بۆ مەریوان، بۆ بانە، بۆ سەقز، بۆ پاوە، بۆ جوانڕۆ، بۆ کرماشان، بۆ تاران، دۆست و ئەحبابمان هەیە لەوێ. ئەمن وەزعتان؟ وەڵا باشین سەلامەتین. ئەی ئەوە چییە ئەو هەموو ژمارەیە؟ وەڵا ئیتر مامۆستا ئەوەش ئەسبابی خۆی هەیە. لەبەرئەوە ئەبێ ئاگامان لێ بێ دوو دڵ نەبن لە پاک و خاوێنیتان کە مەردی کە پیاوی کە دەست پاکی کە نێرگەلە ناکێشی تلیاک ناکێشی عرق ناخۆی بیرە ناخۆی کە ئەو ژەهری مارانە ناخۆی بزانە گرەوت بردووەتەوە یەکەم لە گوێی خوا پێغەمەرت کردووە دووەم سیحەت و تەندروستی خۆت و پاراستووە لاسایی خەڵک نەکەینەوە لە خواردنی مار و شەمشەمەکوێرە و بەراز و سەگ و پشیلەدا بڕیار بدەین زۆر مەسرەف نەکەین ئێوە ئاگاتان لێبوو لەو ماوەیە نەخۆشی نەمابوو کەس نەخۆش نەیەکەوت هەر لە ئایلەیەکە جاریوا بوو سێ کەس دەچوو بۆ عیادە سبحان اللە کەس نەخۆش نەکرد پژمە نەما پژمە کۆکە نەما تر لە ترسانایە لە هەرچێکە کەواتە زۆربەی شتەکانمان واهیمەیە نەفسیە زۆربەی شتەکانمان ژنگەل بەیانی نوێش ئەما دەرەچوون بۆ بازار و قەیسەریەکان لەو کاتا بازار داخرا بوو حەچیش نەبوو پلاسکۆمان نەکڕی پەڕۆ و پاتاڵمان نەکڕی، شتی تازەمان نەکڕی، پەردەمان نەگۆڕی، تەلەفزیۆن و سەلاجەمان نەگۆڕی، مۆبایلمان نەگۆڕی، هیچیش نەبوو، میقدارێکیش پارەمان بۆ مایەوە. کەواتە با بەبێ زەروورەت نەڕۆین بۆ بازاڕ. مەعزەرەتم هەیە، مەعزەرەتم هەیە، داوای لێبوردن ئەکەم. هیوا هەیە ئەڵێی مانگا بەرەڵەکان، بەرەڵاکانە، بەیانی تا ئێوارە لە بازاڕ ئەسووڕێتەوە. مسوڵمان ئەبێ هەدەفی هەبێ وەقسید فی مەشیکە ئەبێ دیاری کەی بۆ چێکی بۆ بازار کەی ئەچی بۆ بازار چەند لە بازار ڕەبی ئەچیتە کێ و کێ و چی ئەکڕی و چۆن ئەگەڕێیتەوە پارە زایەکردن پارە لە گیرفانا نەمان پارە لە قاسە و لە بخچان نەمان زۆر خەتەرە دەست پێوە بگرن ئەخیر قسەم ئێوە ئەزانن ئێمە چ زەرەرێکی گەورەمان دا لە خۆمان بەوەی دوو سەد مەتر زەویمان کرد بە چی؟ بە کاشی، بە کۆنکرێت، بە حەوشە، بستێک ئەرزی تیا نەما، داری توویان بڕیوە سێ تەغا تووی گرتووە وتویانە وەڵا گڵاوەرێ. گوڵ نەما حەوشەکانمان کۆنکرێتە سۆندەی لێ دەو بیشۆرە خانم من داواکەم لە ئێوە مادەم حەوشەکانتان گڵی تیا نەماوە پلاسکۆ بێنن لەتیکەن تەشت بکڕن تۆوی کەرەوز و کەوەر و سەوزەی تێکەن تۆوی نەعنا و ڕێحانەی تێکەن تۆوی ئەو شتە جوانانەی ئەڕۆی لە بازاڕ نازانی لە کوێوەیە بە دەستی خۆت لە سوچێکی حەوشەکە ئیجازە لە خانم بخوازە یا خۆی غیرەتی بەرێ بڵێ گەر ئاوا بکەی ئەوەت بۆ ئەکەم بۆی بکەوینە پاک خواردن بۆی چاومان لە سەوزەی سووریا و ئێران و تورکیا نەبێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسڵاحی حاڵمان بکا خوایە داوات لێ یەکەم بە ناوی پیرۆزت پانزە ڕۆژ لە ڕەمەزانمان بێناز و بێدەنگ تێپەڕاند خوایە گیان داوات لێ یەکەم خوایە داوات لێ یەکەم بە ئیسمی عەزەمت دەرگای هەموو مزگەوتەکان باس کەی دڵەکان ڕۆشن کەیتەوە فەریحی بخەیتەوە دڵەکان و ماڵەکانمان خوایە لەو بەڵا و پەتا و ئافاتە و لە هەموو دەردێکی تر ئێمە و سەرجەم مسوڵمانان پارێزی خوایە بە هانا و هاوارمانەوە بێی خوایە پشت و پەنای ئێمە هەر تۆیت داوا یارمەتی لێەکەین خوایە محتاج هیچ کەسێکمان نەکە هی خۆت نەبێ یا رب العالمین مامۆسایەکی بەڕێزم کە قورئان خوێن و ئیمام و خەتیبیش بوو، ئێستا لەسەر جێگەیە و تووشی نەخۆشی بووە، وەزعی ناڕەحەتە، داوای دوعای خێری لێ کردوون، دوعای بۆ بکەن خوای گەورە شیفای با. دراوسێیەکی مزگەوتیش هەر نەخۆشە و داوای دوعای خێری کردووە، لەگەڵ هەموو نەخۆشەکانا دوعایان بۆ بکەن خوایە شیفای هەموویان بدەی، خوایە شیفای هەموویان بدەی، خوایە شیفای هەموو نەخۆشەکانمان بەی، خوایە لە مردووەکانمان خۆش بی، خوایە ئیسڵاحی حاڵمان بکەی، خوایە ئیسڵاحی وڵاتمان بکەی،